کەسێک نییە ناوی هێتلەری نەبیستبێ، ئەو کەسەی کە بووە هۆی هەڵگیرساندنی جەنگێکی زۆر سەخت و بە کوژدانی نزیکەی سی و پێنج ملیۆن کەس. هەرچەندە هیچ کەسێک ئارەزووی ئەوە ناکات و ڕازیش نابێت بەوەی کە مەردێکی وەها بخرێتە ڕیزی ئەو سەد کەسەوە، بەڵام بە هەر چۆن بێت چەن و چۆن لەوە ناکرێت کە کارێکی زۆر ناهەموار و کاریگەری گێڕاوە لە ژیانی ژمارەیەکی یەجگار زۆر لە مەردومی ئەم جیهانەدا. ئەدۆلف هیتلەر ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و نۆ ی زەینی لە شاری برۆنۆی سەر بە نەمسا لەدایک بووە. لە پیشەی ڕۆژانەیدا ڕۆنهەنوویەکی ناچوست بووە. بەڵام لە هەڕەتی لاویدا بووە نیشتیمانپەروەرێکی ئەڵمانی چاپوک. لە جەنگی جیهانی یەکەمدا بووە سەرباز لە سوپای ئەڵمانیادا، هەتاوەکو زامداریش بوو مەدالیای ئازایەتی و دلێری پێ بەخشرا. بە زین و ڕوخاندنی ئەڵمانیا لە جەنگی یەکەمدا زۆر کاری کردە سەر ناخی دەروونی. ئەمە پاڵی پێوە نا کە خۆی بخاتە ئامێزی پارتێکی سیاسی ڕاستڕەوی بچووکەوە لە میونخدا. ئەم پارتە لە دواییدا ناوی خۆی گۆڕی بە پارتی نیشتیمانی سۆسیالیستی کرێکارانی ئەڵمانی واتە نازی. هەر لە ماوەی دوو ساڵڕا بووە پێشەوای ئەم پارتە. ئەم پارتە لە ژێر دەسەڵاتی هیتلەردا بەرە بەرە گەشەی کرد و هێز و توانای پەیدا کرد. لە ساڵی 1923 ی زەینیدا کودەتایەکی ساز کرد لە دژی میری بەڵام سەرکوت کرا و هیتلەریش خرایە بەندی خانەوە بەڵام پاش ساڵێک لە بەندی خانە ئازاد کرا لە ساڵی 1920 ی زینیدا پارتی نازی بە زۆربوونی ئەندامەکانی چالاکی خۆی خستە گەڕ و دەستی خستە ناو نەخشاندنی سیاسەتی ئەڵمانیاوە. ئەوە بوو لە ساڵی هەزار و نۆ سەد و سی و سێ ی زایینیدا هیتلەر بووە ڕاوێژیاری ئەڵمانیا. لەو ماوەیەدا توانی دەسەڵاتی تەواوی خۆی داکوتێت و دیکتاتۆرانە فەرمانڕانی بکات. دامودەزگاکانی دەوڵەتی خستە کار بۆ سەرکوتکردنی ئەوانەی لە فەرمانی دەردەچوون. لەو ساڵانەی پێش جەنگ چەند کارێکی بەئەنجامهێنا وەک کەمکردنەوەی بێکاری و بوژانەوەی ئابووری لە وڵاتدا. ئەمانە و چەند خاسکارییەکی تری بووە هۆی ئەوەی کە خۆشەویست و بەڕێز بێت لە ناو گەلدا. ئنجا کەوتە ئەوەی ئەڵمانیا سەربازانە گورج و بار بۆ بکات و هێزێکی پۆڵایون و دلێری لێ پێک بهێنێ بۆ جەنگ، جەنگی جیهانی دووەم. لەو دەمەیشدا ئنگلترا و فەڕەنسا کەوتبوونە گیروگرفتی ئابوورییانەوە بە ڕادەیەک کە نەیاندەپەرژایە سەر ئەوەی ئاوڕێک لە جموجۆڵی هیتلەر بدەنەوە و بزانن چی دەکات. سەرنج لەو پەیماننامەی ڤەرسای بدەرەوە کە هتلەر ئاستنی کردبوو پوچانبویەوە. بێ ئاگا بوون لە ڕێکخستنەوەی لەشکری ئەڵمانیا بە شێوەیەکی نوێ. تەنانەت بێ دەنگ بوون لەو هێرشەی هتلەر کە لە ئازاری هەزار و نۆ سەد و سی و شەش ی زایینیدا کردیە سەر زەوییەکانی ڕاین و هەروەها لە هەڵمەت بردنی لە ساڵی هەزار و نۆ سەد و سی و هەشت ی زایینیدا بۆ سەر نەوسا و بەستنی بە ئەڵمانیاوە. جارێ خۆ چیکۆسلۆفاکیا هەمیشە لەبەر دەستدا بوو، کردبوویە داردەستێک، هەر کاتێک نیازی ئاشتی ببوایە، هەر کارێکی بیویستایە دەکەوتە هەڕەشە و گوڕەشە، گەر بەرەنگارییەکی بەرامبەر ئەو ئارەزوو و تەماعکارییانەی ببینیایە. لە هەڵوێستێکدا ئینگلترا و فەڕەنسا بڕیاریاندا بەرگری لە پۆڵەندا بکەن، کە ئەمەیش لە هەنگاوی دووەمی پەلاماردانەکەی هیتلەردا بوو، لە سەرێکەوە بۆ پاراستنی خۆی پەیمانی دۆستایەتی بەست لەگەڵ ستالین پێشەوای ڕووسیا لە ئابی هەزار و نۆ سەد و سی و شەش ی زایینیدا. لە سەرێکی تریشەوە پاش نۆ ڕۆژ بەسەر ئەو پەیمانەدا شاڵاوی بردە سەر پۆڵەندا. هەرچەندە ئینگلترا و فەرەنسا جەنگیان لە دژی هەڵگیرسان، بەڵام نەیانتوانی بەرگەی ئەو هێزەی هیتلەر بگرن لەبەر ئەوە هەروا بە زوویی ڕاشکێنران. ساڵی هەزار و نۆ سەد و چل زینی بە چەرخی زێڕینی هتلەر دادەنرێ. سوپاکانی لە مانگی نیساندا وڵاتی دانیمارک و نەرویجیان گرت. لە ئایاری هەر ئەو ساڵەدا هۆڵەندا و بەلجیکا و لۆکسۆمبۆرگی خستە ژێر دەسەڵاتیەوە. لە حوزەیراندا فەرەنسای ڕاشکاند. بەڵام لە دواییەکانی ئەو ساڵەدا بەڕیتانیا توانی بەرامبەر بەو شاڵاوە ئاسمانییانەی هیتلەر خۆی ڕابگرێ. لەبەر ئەوە ئیتر هیتلەر فریا نەکەوت هیچ شتێک لە بەڕیتانیا بپچڕێت. لە نیسانی هەزار و نۆ سەد و چل و یەک ی زایینیدا یۆنان و یۆگۆسلاڤیای داگیر کرد. لە حوزەیرانی هەمان ساڵدا پەیمانەکەی کە لەگەڵ ستالیندا هەیبوو هەڵیوەشاندەوە و هێرشی بردە سەر ئەویش. هەرچەندە بەشێکی فراوانی لە زەوییەکانی سۆڤیەتی داگیر کرد، بەڵام نەیتوانی زاڵ بێ بەسەر سوپاکانیاندا پێش هاتنی وەرزی زستان. لەو لایشەوە لەگەڵ ئینگلترا و فەرەنسادا هەر لە جەنگدا بوو. پاش چەند ڕۆژێک ژاپۆنییەکان هێرشیان بردە سەر بنکەی بیرل هاربری وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا. هیتلەریش لە کانوونی دووەمی هەزار و نۆ سەد و چل و یەک ی زاینیدا دەست بەجێ جەنگی هەڵگیرسان لە دژی وڵاتە یەکگرتووەکان. پاش ئەوەی جەنگی عەلەمینی لە باکووری ئەفریقا دۆڕاند، لە کارزاری ستالینگرادی یەکێتیی سۆڤیەتدا تەواو شکا. ئا بەم چەشنە ئەستێرەی گەشی هیتلەر بەرەبەرە بەرەو کز بوون دەچوو. هەرچەندە ڕووخاندنی ئەڵمانیا لە نزیکیدا بوو، کەچی هێشتا هیتلەر هەر لە فەرماندەرکردندا بوو، تاوەکوو دوو ساڵیش پاش جەنگی ستالینگراد هەر دەجەنگا. بەڵام کۆتایی بە ڕووخاندنی بە ئاشکرا چاوەڕوان دەکرا ئەوە بوو لە بەهاری هەزار و نۆ سەد و چل و پێنج ی زایینیدا تەواو داڕما و بە نائومێدی لە سێ ی مانگی نیساندا خۆی کوشت پاشت حەوت ڕۆژیش ئەڵمانیا خۆی دا بە دەستەوە.